لەگەڵ ئەمەشا کە هەواڵی ئەو بڵاو بۆوە کە هەردووکمان پێکەوە لە یەک پاپۆلە ناچار ماین پێکەوە هەڵکەین بەڵام بەسەردی لە تۆکیۆ سیسرکەیەکی کڕی و قەفەسێکی بچکۆلەشی بۆی پیدا کرد کە دەهات بۆ لام سیسرکەکەشی دەهێنا زۆر زرنگە و هەر کە قسەی لەگەڵدا دەکەم دەزەکا بە خوێندن مەسەی وا گەورە کرد کە زۆر جا قسە و باسمان هەر لەبارەی پیرە سیسرکەوە بوو بەم جۆرە لە جیاتی واڵپرسینی خۆی دەبوو بەیانیان یەکسەر هەواڵی پێڵۆ بپرسم پێڵۆ ناوی سیسرکەکە بوو ئەویش لەسەر خۆ دەیوت باشە دام بەستاوە تا قەڵەو بێ کە گەیشتینە سان فرانسیسکۆ وتم دەبێ لەگەڵم دابێی بۆ لۆس ئەنجلس سیسرکەکە لە ڕێگا لە ناو ئۆتۆمبیلەکە دەستی کرد بە خوێندن کۆکتۆ هەڵیدایە سیرکە سیرکە حەزی لە ئەمریکایە دوای ئەوە یەکسەر پەنجەرەی ئۆتۆمبیلەکەی کردەوە و دەرگای قەفەسەکەی خستە سەر پشت و سیسرکەکەی بەرەڵا کرد زۆرم پێ ناخۆش بۆیە بێ بیرکردنەوە وتم ئەوە بۆ وەرگێڕەکە وتی ئەو ئەیەوێ ئازادی بکات. وتم بەڵام ئەو لێرە غەریبە و لە وڵاتێکی بێگانەیە و زمان نازانێ کۆکتۆ شانی کێڵتەکاند و لەبەر خۆی وتی قەیناکە قەیناکە زیرەکە ئەوەندەی پێناچێ زمان فێرە بێ. کە گەیشتینەوە ماڵ لە بیڤەرلی هێڵز، ئەو هەواڵانەی کە لە ستۆدیۆوە پێم گەیەنران دڵخۆشکەر بوون. سەردەمە نوێیەکان سەرکەوتنێکی گەورەی وەدەست هێنابوو، بەڵام هەمان پرسیاری ناخۆشم دیسانەوە هاتەوە پێش، ئایا دەست بکەم بە دەرکردنی فیلمێکی بێ دەنگی تر یان نا؟ دەمزانی دەستدانە، ئەم کارە ئەوها ئاسان نییە. هەموو هۆڵیود وازی لە فیلمی بێ دەنگ هێناوە و ئەم مەیدانە لە من بەولاوە کەسی تری تێدا نەماوە. ڕاستە تا ئێستا تێیدا سەرکەوتوو بووم. بەڵام بەردەوام بوون تێیدا لەگەڵ ئەوەشا کە هونەری پانتۆمایم هەتا دەهات بازاڕی نەدەما، شتێکی وای لێ هەڵنەدەهێنرا جگە لەمە. ئەوە ئاسان یەک سەعات و چل دەقیقە کاری بێدەنگ بکەیت و گاڵتەجاڕ بە کردار دەرخەیت و هەر لە بیست پێی فیلمێکی حەوت یان هەشت هەزار پێدا بزووتنەوەیەکی پێکەنینەر بێت، بیرم بەلای شتێکی تریشا دەچوو ئەگەر فیلمێکی دەنگدار دەربکەم هەرچەند سەرکەوتووش بم تێیدا هەرگیز ناتوانم لە فیلمی بێدەنگ زیاتر وەستایی تێدا نیشان بدەم جار جار بیرم لەوە دەکردەوە کە لە دەوری لانەوازەکەدا هەندێ قسە بکەم جا قسەی تەواو بن یان هەر بڵمە بڵم ئەمەشم نەدەچوو ئەقڵەوە چونکە ئەگەر قسە بکەم ئاوا وەکو هەر کۆمیدیستێکی ترم لێدێ ئەمە بوو زنجیری ئەو خەم و مەراقانەی کە ئەو کاتە تێم ئاڵابوون. لە لایەکی ترەوە ساڵێک بوو پاوڵێتم مارە کردبوو کەچی درزێک لە نێوان باندا دروست بوو بوو ڕۆژ بە ڕۆژ زیاتر ئەم درزە دەکرایەوە لەوانەیە هۆیەکی ئەمە ئەوە بوو بێ کە من خەم دای گرتبووم و خەمی دەستکردن یان نەکردن بەکار لە هەموو شتێکی تری کردبووم کە سەردەمە نوێیەکان ئەو سەرکەوتنەی وەدەسێنا پاوڵێت کۆنتراتی هەندێ فیلمی لەگەڵ شەریکەی پارامۆنتدا ئیمزا کرد بەڵام دەسم نەدەچووە کار و نەدەچووە نواندن لەم وەزە ناخۆشە بڕیارمە لەگەڵ برادەرێکا سەفەرێکی، پێبڵ پیچ، بکەم. لەم سەفەرەدا وا رێکەوت یەکشەممەیەک لە ماڵی، جۆن شتاینبێک، رابوێرم. شتاینبێک و ژنەکەی لە خانوویەکی بچکۆلەدا دەژیان. ئەو تازە پێینابووە مەیدانی ناوبانگە و دەمێک نەبوو تۆرتیلا فلات و کۆمەڵە چیرۆکێکی کورتی بڵاو کردبۆوە. هەرسە لە بەیانیان کاری دەکرد و رۆژی دوو هەزار وشەی دەنووسی. سەرم لە پاکوتەمیزی لاپەڕەی ئەو دەفتەرانە سووڕمابوو کە تێیدا دەنووسی. مەگەر بە دەگمەن، ئەگینا چاوت بە خەت بەسەرداهێنانێک یان ڕەشکردنەوەیەک نەدەکەوت، بە ڕاستی حەسوودی پێ دەبم. زۆرم لا مەبەسە بزانم ئەم نووسەرانە چۆن کار دەکەن و ڕۆژی چەندیان بەرهەم دەبێ. تۆماس مان ڕۆژی چوار سەد وشەی دەنووسی. لێون فیشتوانگەر دوو هەزار و سۆم رێست مۆم چوار سەد و ئێج جی وێڵز ڕۆژی هەزار وشەی دەنووسی. ئەلیکسەندەر. وۆڵکۆت ی ڕەخنەگری ئەمریکایی باسێکی حەوت سەد وشەیی لە چارەکێکا دەنووسی و ئینجا هەڵدەستا و دەستێک پۆکەری دەکرد. ئەمەم بە چاوی خۆم لێی بینیوە، بەڵام خۆم ڕۆژی نزیکەی هەزار وشە دەڵێم و یەکێک بۆم دەنووسێتەوە کە تێکڕا پاش کۆزەر و بەرباکردن سێ سەدی لێدێتە سەر کاغەز بۆ فلمەکانم. ماڵی شتاین بێک نۆکەریان نەبوو، ژنەکەی گشت کاری ماڵەکەی دەکرد، بەڕاستی ئەمە تا بڵێی شێوەیەکی جوانی ماڵداری کردن بوو تا بڵێی چووەتە دڵمەوە. گوێچکەی شەڕ لەو دیو ئاسۆوە دیسانەوە کەوتەوە دەر، نازییەکان کەوتبوونەوە جموجۆڵ، چ زوو جەنگی جیهانی یەکەم و چوار ساڵی پڕ کوشت و کوشتار و ماڵوێرانیمان لەبیر چووە. چۆن ئەو هەموو کەڵەکە لەشەی کوژرا و بریندارمان لەبیر نەما؟ ئەو هەموو بێ قۆڵ و بێلاق و بێ چاو و بێ چەناگە و ئەو هەموو پەککەوتەیە لە چ قوژمنێکی بیردا شاردرانەوە؟ ئەوانەش کە نە کوژران یان بریندار نەبوون، ڕزگاریان نەبوو، چونکە زۆر کەس عەقڵی تێکچوو و هۆشی لەدەستدا. وەکو دێو جەنگ هات و ئەوەی دەستی دار بگرێ پێشایەوە و جگە لە پیر و پەککەوتە کەسی کەسی تری نەهێشتەوە، بەڵام ئێمە ئەوها زوو شەڕمان لەبیر چووەوە. بگرە کەوتینە پێداهەڵدانیشی. گەلێ کەس دەیانوت شەڕ لە گەلێ لاوە شتێکی چاکە، چونکە دەبێتە مایەی گەشەکردنی پیشەسازی و پێشکەوتنی تەکنیک و کاری نوێ بۆ خەڵک دابین دەکەین. چۆن بیر لە ملیۆنەها کەس دەکەینەوە کە مەکینەی شەڕ دەیاندرێتەوە لە کاتێکا کە لە بۆرسەدا ملیۆنەها لەسەر یەک کەڵەکە دەکرێ، لە پۆپە و گەرمەی بۆرسەدا ئارثەر برسبەین ناوێک کە سەر بە ڕۆژنامەی هێرست ئێکس ماینەر بوو نووسیبووی کەوا نرخی هەر سەهمەی کۆمپانیای یو ئێس سنیل یەکسەر دەپەڕێ بۆ پێنج سەد دۆلار کەچی لە جیاتی ئەمان جامبازەکان یان بازارە خۆیان لە پەنجەرە فڕێدایە دەرەوە بڵێ و شەڕێکی تر خەریکی هەڵگیرسانە و منیش خەریکی نووسینی چیرۆکێکم بۆ پاوڵێت کە هەرچی دەکەم و ناکەم ناتوانم بە باشی کاری تێدا بکەم زەوق لە کوێ دەبێ و ئارەزووی ڕۆمانس لە کوێوە دوو ڕۆژێک بیر لێکردنەوەی دەوێ؟ لە گیروگرفتی دڵداری چۆن چۆن بەو دوو ڕۆژە بیرەکەیتەوە؟ کە لافاوی شێتی ئاوها لە لایەن بێ شەرمێکی بۆگەنی وەکوو ئەدۆڵف هیتلەرەوە هەڵبسێنرێ. ساڵی هەزار و نۆ سەد و سی و حەوت ئەلێکسەندەر کۆردا پێشنیازی کرد کە چیرۆکێک لە سەر هیتلەر دانێم کە ناوەرۆکەکەی پێناسی هەڵە بێ و، بیکەم بە فیلم، چونکە سمێڵەکانی هیتلەر زۆر لە سمێڵەکانی لانەوازەکە دەچوو. کۆردا وتی، دەتوانی هەردوو شەخسیەتەکە لە هەمان کاتا بنوێنی. ئەو کاتە فیکرەکەم زۆر بە هەند وەرنەگرت، بەڵام ئێستا مەسەلەکە وابووە بە شتێکی یەکجار گرنگ، کەچی من ئەوەندە ئارەزووی کارکردنم نییە. لە ناکاوێکا شتێکم زایە مێشکەوە. بێگومان زۆر چاک دەتوانم لە دەوری هیتلەردا خەڵک بە قسەی بێ سەرەو بەرەو فش و فۆڵ بوروژێنم و ئەمە بکەمە مەیدان بۆ ئەوەی چیم لە دڵایە بیڵێم، بەڵام لە دەوری لانەوازەکەیا هەر بە بێدەنگی بمێنمەوە. چیرۆکێک لەبارەی هیتلەرەوە دەرفەتێکی باش بوو بۆ گاڵتە پێکردنی و بۆیە بەم دڵخۆشییەوە خێرا گەڕامەوە بۆ هۆڵیود و دەستم کرد بە داڕشتنی گەڵاڵەی چیرۆکەکە کە تا بوو بە فیلم دوو ساڵی خایاند. سەرەتاکەم لە مێشکی خۆمدا وا داڕشت، دیمەنێکی شەڕی یەکەمی جیهانی کە تێیدا تۆبی، بێک، بێرتا کە گولەکانی تا حەفتا و پێنج میل دەیان ئاگاوت و ئەڵمانەکان بە تەما بوون سوێندخۆرانی پێ تەفروتونا بکەن دەردەکەوێ گولەیەک دەنێ بە کاتردائیەی ڕای مزەوە کەچی گولەکە سەردەکا و بەر ئاودەستخانەیەکی دەرەوەی کاتردائیەکە دەکەوێ. وام دانابوو پاوڵێت لە فیلمەکەدا دەورێکی هەبێت، چونکە لەم دوو ساڵەی دواییدا سەرکەوتنێکی باشی لەگەڵ شەریکەی پارامۆنتدا وەدەست هێنابوو، لەگەڵ ئەمانشدا ساردییەکمان لە نێوانە هەبوو، بەڵام هێشتا دۆستایەتیمان هەر مابوو، مێرد و ژن بووین، بەڵام ئەو خۆ ڕەوشتێکی سەیری هەبوو، هەندێک جار کردارەکانی خۆش بوون ئەگەر لە ناوەختدا نەیکردنایە، ڕۆژێکیان لەگەڵ کابرایەکی لاوازی قەیتەڵی شیکدا خۆی کرد بە ستۆدیۆدا. ئەو ڕۆژە بە دەستی نووسینەوە زۆر ماندوو بووم و لەم هاتنە ناوادەی زۆر سەرساممە. بەڵام ئەو وای دەرخست کە وەی هاتنەکەی زۆر گرنگە و داوای لە کابرا کرد کورسییەک بۆ خۆی ڕابکێشم لە تەنیشتیەوە دانیشی. ئینجا ڕووی کردە من و وتی. ئەمە وەکیلمە. پاش ئەوە ڕووی وەرگێڕایە لای کابراکە قسە بکا. کابرا وەکوو بەڕووی لە دەمدا تەقیبێتەوە کەوتە قسە. خۆت دەزانی مستەر چاپڵن لە سەردەمە نوێکانەوە تۆ هەفتەی 2500 دۆلار دەدەی بە پاوڵێت بەڵام مەسلەیەک هەیە مستەر چاپڵن کە تا ئێستا ساغمان نەکردوێتەوە لەگەڵتدا ئەویش مەسلەی دەرخستنیەتی لەسەر هەموو پۆستەرەکان کە دەبێ لە سەدا هەفتا و پێنجی پانایی هەر پۆستەرە بگرێتەوە. چاوم خەریک بوو دەپەڕیە تەوقی سەرم. بۆیە یەک بەخۆم قیژاندم بە تۆ ئەڵێی چی ئەڵێی چی باسی چیم بۆکەی بۆچی تۆ زیاتر بە تەنگی سوود و قازانجی ئەوەوەی ئەی خێرا خێرا هەردووکتان بۆ دەرەوە بۆ دەرەوە لە دەرهێنانی دیکتادۆری مەزندا گەیشتبوومە نێوەی ڕێ کە نامەیەکم لە هونەرمەندەیەکگرتووەکانەوە پێگەیشت کە تێیدا نووسیبوویان گوایە لەلایەن مەکتەبی هەیرەوە ئاگادار کراون کە لەوانەیە گیروگرفتی ڕەقە بەم بێتە بەر. هەروەها مەکتەبی ئینگلتەراش لە مەسەلەی دەرکردنی فیلمێکی دژ بە هیتلەر زۆر دوو دڵ بوون، دڵنیا نەبوو لەوەی کە دەهێڵرێ فیلمێکی ئاوها لە ئینگلتەرە نیشان بدرێ. بەڵام من پەروام بە هیچ یەکێک لەم قسانە نەبوو، چونکە هیتلەر دەبوو بکرێ بە گاڵتەجاڕ. ئەگەر ئەو کاتە لە بارەی دڕندەیی. ئۆردوگاکانی زیندانیەکانی جەنگی ئەڵمانەکانەوە زانیاریم هەبوایە ئەم فلمەم دەرنەدەکرد و گاڵتەم بە هاری بە شەڕکوژانەی نازیەکان نەدەکرد. لە هەموو حاڵەتێکەکە بڕیارم دابوو گاڵتەیەکی مزر و ڕسواکەر بەو بیروڕا بۆگەنەیان بکەم کە گوایە ئەوان لە ڕەگەزێکی خوێن پاکن. زۆر نامەی ترم لە مەکتەبی نیو یۆرکەوە بۆ هات کە هەموو دەیانوت بۆ خاتری خوا دەست لەم فلمە هەڵگرە چونکە هەرگیز ناهێڵرێ چ لە ئەمریکا و چ لە ئینگلتەرە نیشان بدرێ بەڵام من گوێم بۆ هیچیان شل نەکرد و بڕیارم دا لەسەری بڕۆم تەنانەت ئەگەر ناچاریش بم لەسەر حسابی خۆم هۆڵ بۆ نیشاندانی فیلمەکە بەکرێ بە لەوەی فیلمەکە تەواو بکەم ئنگلتەرە شەڕی دژی نازیەکان ڕاگەیاند و ئەم هەواڵە خەمناکەم بە ڕادوێ لە کاتالینا لەناو بەلامەکەمدا بیست لە سەتایە هەموو جەپەکان هەر هەمویان سارد و نیمچە بێدەنگ بوون و لەناو خۆماندا دەمانوت ئەلمانەکان هەرگیز خەتی ماجینۆ ناشکێنن پاشەوە لە ناکاودا زرمە دەستی پێکرد هێرش هێنرایە سەر بەلچیکە خەتی ماجینۆ هەرەسیەنە ڕووداوە دڵتەزێنەکەی دەنکێرک دەنگی دایەوە فەەنسا داگیرکرا هەواڵەکان هەتا دەهات ناخۆشتر دەبوو ئینگلتەرا ڕیشی بە شەڕەکەەوە بوو بوو بەنابەدڵی دەجەنگی ئێستا مەکتتەبی نیویۆرک بە هەڵەداوان نامەی دەنا هەتا زووە فلمەکە تەواوکە هەموو خەڵک چاوەڕوانی تەواوکردنن. دکتاتۆری مەزن هەروا گاڵتە نەبوو. پێویستی بە کۆمەڵێک مۆدێلی میناتۆر و کەرەستەی جۆراو جۆر بوو کە ئامادەکردنیان یەک ساڵی دەخایاند و ئەگەر وانەبوایە دەبوو پێنج جار بەقەد مەسرەفی خۆی لێ خەرج بکەم. تەنانەت پێش دەستکردن بە وێنەگیری پێنج سەد هەزار دۆلارم خەرج کرد، پاشان هێتلەر بڕیاری دا ڕووسیا داگیر بکات، ئەمە بەڵگەی ئەوە بوو کە هاربوونەکەی گەیشتبووە پۆپە. وڵاتە یەکگرتووەکان هێشتا نەچووبوونە شەڕ، بەڵام هەستێکی توندی خۆش هەم لە ئینگلتەرە و هەم لە ئەمریکا حوکم فەرما بوو. نووسەران پیاوی خاسن، بەڵام زۆربدە نین. لە هەموو ئەو شتەی دەیزانن کەمتر بەشی خەڵکی تر دەدەن و زۆربەیان هەر لە دووتوێی بەرگەکانی کتێبەکانیانا دەهێڵنەوە. زانیارییەکان لەوانەیە دۆستی باش بن، بەڵام تەنانەت دەرکەوتنیان لە هۆڵێک یان ژوورێکی میواندا لەوانەیە ببێتە مایەی گۆج و ئیفلیجبوونی خەڵکەکەی تر. وێنەکێشەکان جاڕستن چونکە زۆربیان دەیانەوێ واد لێ بکەن بە فەیلەسوفیان دابنی نەک وێنەکێش شاعرەکان بێگومان چینی هەرە بەرز پێک دێنن وەکو شەخص ڕۆح سوک و دڵ و دەروون فراوان و دۆستی چاکن بەڵام من وای تێدەگەم مۆسیقارەکان بە گشتی لە هەموو خەڵکی تر میهرەبانترن و هیچ شتێک لە ئۆرکسترای سیمفۆنیەک دڵگەرمتر و بزوێنەرتر نییە. تیشکە ڕۆمانتیکەکانی ئەو سەکۆیانەی کە لە سەری ڕادەوەستن و دەژەنن، ئامادەکردن و تاوتوێکردنی ئامڕازەکان و ئەو بێدەنگییە لەناکاوەی کە لەگەڵ هاتنە ژوورەوەی کۆندەکتەردا باڵ بەسەر هەموو تیپەکەدا دەکێشێ هەموو ئاوێنەی هەستی کۆمەڵایەتی و خێرخوازانەن لەبیرمە هۆرۆوێتزی پیانۆژەن کۆمەڵێک برادەری ترم میوان بوون و خەریکی نان خواردن بووین. میوانەکان باسی باری جیهانیان دەکرد و هاتنە سەر ئەوەی کە کەساد و بێکاری ڕاپەڕینێکی دەروونی دروست دەکەن. لە ناکاوێکا لە جێی خۆی ڕاپەڕی وتی. ئەم قسانە وام لێ ئەکەن هەڵکوتمە سەر پیانۆکەم و بکەومە لێدان. بێگومان کەس ناڕەزایی دەرنەبڕی و ئەویش لەسەر خۆ کەوتە لێدانی سۆناتای دووەمی شۆپان. باوەڕ ناکەم هەرگیز جارێکی تر کەسێکی تر ئاوەها بە سۆزەوە بە باشی ئەوە لێ بدات.